بەڕێزان چەند وتارێکە لە خزمەتانام دەربارەی ئەوەی ئینسان چاکسازی لە خۆیا بکە بۆ ئەوەی وردە وردە دەوروبەر و کۆمەڵگاکەیشی ڕوو لە خێر و چاکسازی بڕۆن یەکەم بابەتیان بریتی بوو لە ناسینی خوا و ڕێک بوونەوە و ئاشتبوونەوە لەگەڵ خوادا جل لە جەلال و خوای خالق خوای ڕۆزیدەر خوایە کە دروستی کردوین و دەمان مرێنێت خوایە کەوا هەموو بوونی ئێمە و کەون بە دەستی قودرەتی ئەوە بە بۆچوونی ئێمەی مسلمان و زۆربەی زۆری مرۆڤەکانی سەر ئەرز وتاری ئەمڕۆیش باسی دووهەم باسێکی ترە لەو بابەتانە ئایا دین پێویستە بۆ ئینسان دین چییە؟ ئەکرێت مرۆڤ بەبێ دین بژی؟ ئەگەر وتمان دین پێویستە بۆ مرۆڤ کام دین؟ هەوڵدان بۆ دابڕینی مرۆڤەکان لە دینی خوا چ دەرەنجامێکی لێ دەکەوێتەوە؟ ئازادکردنی مرۆڤەکان لە نێوان هەڵبژاردنی دینداری و بێدینیدا ئایا دین بە زۆر ئەسەپێنرێت بەسەر تاک یا کۆمەڵگا یا نەتەوەیەکدا بە یارمەتی خوا لەگەڵ ئاماژەکردن با یادی کارەسات و بردومانی شاری قەڵاتزێ شاری شەهیدان و هەڵەبجەی خۆشەویست لە ساڵی هەفتا و چوار لە کۆتایی وتارەکە هەموو ساڵێ باسمان کردووە، بیرتانی ئەخەمەوە ئەو دوو مەرگە ساتەش کەوا ئەو ڕژێمە بەسەر ئەم دوو شارەیا هێنان. وشەی دین لە زمانەوانیدا بە مانای گوێڕایەڵی و گەردنکەچی بەندە بۆ خالق و خاوەنی خۆی دێ. طاعە لەگەڵ ئینقیاد ئینسان ئەگەر بیبێ بۆ کەسێ لە سەر و خۆیەوە بە گەورەی بزانێ بە خۆشەویستی بزانێ بەوا بزانێ مەساالحی ئەم بەدەسی ئەوە خێر و شەڕی ئەم لای ئەوە ئەوە پێوترێ دین هەر کەسێک بەرنمەیەک یا معتەقەدێکی هەبوو وای دانا خاوەنی ئەم موعتەقەد و بەرنامەیە دەسەڵاتی ببێ و نەبێی هەیە و من لەبەر ئەمری ئەودام و بەرژەوەندی من بەدەستی ئەوە و جا گوێڕایەڵی بکە فەرمانبەرداری بکە ئەوە پێوترێ دین لە زاراوەی لە ئیستیلاحی شەرعیدا ئەوەیە ئینسان باوەڕی پێی هەیە و گەردنکەچ و گوێڕایەڵێتی و باوەڕی بە شتە نادیارەکان هەبێت. ئیعتیقاد بە ئوموری غەیبی، بەو شتانەی کەوا شاراوەن، چونکە ئێمە دوو جیهانمان هەیە، عالەمی غەیب، عالەمی شەهادە، ئەمە عالەمی شەهادە و بینراوە، جیهانێکیشمان هەیە پێڵێن جیهانی غەیب، شتە نادیارەکان، جا ئەوانەی کەوا، ئیمانمان بەم شتانە هەیە، بۆیە ئێمە بە خاوەن دین دائەنرێین. پێناسەی ئیسلام بۆ دین خۆ تەسلیم کردن بە خوا و گوێڕایەڵی کردنیەتی. هەر کەسێک ئەیەوێ مسلمان بێ و بزانێ دینی ئیسلام داوای چی لێکا، ئیسلام کەلیمەی ئیسلام لەوە هاتووە لە سلم تەسلیم بوون بە اللە، گوێڕایەڵی کردن و گەردن کەچ بوونی، جێبەجێ کردنی بڕیارەکانی، خۆپاراستن لە قەدەغە کراوەکانی، ئەمە پێ ئەوترێ ئیسلام و ئەوەش وا بکا پێ ئەوترێ موسڵمان. ئەوەش بە تەسکەرە لێی نووسراوە موسلیم، بەڵام بە هیچ جۆرێک لە گوێی خوا ناکا. وە قەناعەتی بەو شتانە نیە خوا داوای کردووە خوا ئەمری کردووە پێی بوو کەوا ئەبێ باوەڕت پێی هەبێ با تەسکەرەکەی مسلمی لێ نووسرابێ با کوڕی عەلامە و مەلا بێ با کوڕی سەید و پێغەمەر بێ با کوڕی هەر کەسێک بێ لە شەریعەتی خوا و دینی خوا پێی ناوترێ مسوڵمان خۆی چەند ئاگای لێ بووە مەموری نفوسەکەش کە ئەنووسێ مسلیم هەرەوە نە ئاگایان لە یەکتریە بە ڕەغبەتی خۆی نییە بە ویراست هێناوێتی بەڵێ ئێمە بە ویراست باوکو دایکمان مسلمانن ئێمەش مسلمانین بەڵام وەختێ باڵغ دەبین عاقڵ دەبین هۆش پیاکەین بە دوای ئەمە ڕۆین ئەرێ بزانین باوکو دایکمان شتێکی باش ئەپەرستن یا شتێکی خراپ ئەپەرستن دینەکەیان بە کەڵک یێ یا بە کەڵک نایە عقل قبوڵێتی یا عقل ڕەفزیەکە ئەمە هەموو بەڕێزێک لە ئێوە کە گەیە پانزە ساڵ و علم و عقل و بلوغی تەواو بوو ئەبێ بە دواچوون بۆ ئەم حەقیقەتانە بکە مانگێک پانزە ڕۆژ لە بەیت و لە ماڵی خوا ناچنە دەرەوە، ئەوانیش عاکیف بوون بە سەربتەکانیانا. ئەزانن وەڵامی ئەوان چی بوو؟ قالوا وجدنا آباءنا کذلک یفعلون، باو باپیرەمان بینی وایان ئەکرد. و انا علی آثارهم مقتدون، ئێمەش بە شوێنی ئەوان ئەڕۆین، ئیقتیدامان کردووە بەوانەوە. قال اف لکم ولما تعبدون من دون الله ئیبراهیم فەرمی ئۆف لە دەست ئێوە و ئەوەش ئێوە دەی پەرستن جگە لەخوا هەل یسمعونەکم ئەری ئەبیسن هەل ينفعونەکم سوودیان هەیە هەل یضرونەکم زیانیان هەیە لەبەر ئەوە ئەبێ ئینسان بەم جۆرە بڕوات بۆ ئەوەی بگاتە عەقیدەیەکی تۆکمەی دامەزراو و قەناعەتی سەد دەرسەدی پێی هەبێ. مرۆڤ ناکرێت و ناتوانێ بە بێ ئاین بژی، چونکە دین شتێکی فیترییە و بەگژاچوونی فیترەش واتە شەر لەگەڵ ژیان و کیانی مرۆڤایەتی. فیترە ناخی مرۆڤە، فیترە دەروونی مرۆڤە، خواستێکە بێ ئەوەی کەوا خۆت دەسەڵاتت هەبێ بێ ئەوەی کەس دەست دەرسێکت پێ بڵێ، بێ ئەوەی کتێبێ بخوێنی لە ناختا حەزت لە هەندێ شتە حەزی لە هەندێ شت نییە. هەندێ شتی پێ باشە هەندێ شتی پێ خراپە. ئەوە پێڵێن فیترە بە تەبع ئینسان ئەگەر وازی لێ بێنی دەستکاری کۆیلەکانی نەکەی تەسیراتی خارجی لەسەر نەبێ کل مولود یولد علی الفطرە، هەموو مناڵێک بە مسوڵمانی لە دایک ئەبێ، یانی بە فیطرە خوا ئەدۆزێتەوە. دەلیلێکی مەلموس لەسەر فیطرە ئەوە ئەوە چی فێری جووچکەیەک دەکا کە لە هێلکەکە دایکی بە دەنووک لێیەدا تێکوڵی هێلکەکە ئەشکێنێ، ئەو جووچکەیە یەکەم لەحزە کە یێتە دەرەوە هەوا لێی ئەدا یەکسەر دەست ئەکا بە کت کت کت کت، ئەزانێ دایکی گوانی نیە چینەکە دنک بە عەرز ئاکوتێ ئەگەر بێچکە بەچکە مراوی بێ حەز لە ناو ئاوەکە ئەگەر بەرخ و کار بێ یەکسەر مەڕ بێ حشتر بێ زەرافە بێ ئەگەڕێ بۆ گوان و مەمکەکانی دایکی و دەیان دۆزێتەوە و دەیان مژە مەشترەکی فتریە خۆ کەس دەرسی پێ نەوت خۆ مامانێ لەو نەبوو لەوێ ئەمەی پێ بڵێ خۆ کەسێ نەبوو ناوکی ببڕێ ئێمەش بەم جۆرە بەم فیتڕەیە ئەگەر مرۆڤ وازی لێ بێنی دیندار دەرەچێ و بێدین دەرناچێ بۆیە ئەوانەی دژایەتی دینەکەن بەگژی دینا ئەچن شەڕ ئەکەن لەگەڵ بوونی مرۆڤە لەگەڵ تەبعی مرۆڤە لەگەڵ حەزی مرۆڤ و ئارەزوی مرۆڤە بە زۆر شتێکی بەسەر هاسەپێنن لە دەرەوە ئەیهێنن تێیەکرێت لە ناخیا نییە پێی ئەوترێت تەڵقین نەکرێت فطرة الله التي فطر الناس عليها لا تبديل لخلق الله ئەمە دینێکە خی گەورە مرۆڤی لەسەر خەڵق کردووە ئادەمی زادی لەسەر هێناوەتە بوون شتی فیتری ڕەگ و ڕیشەی چەقیوە لە ناخی مرۆڤا مرۆڤێک نییە لەم دنیایەدا بە بێ دین بێت جا هەر دینێک ببێت لەوانەیە تۆ بڵێ وەڵام من دە کەسی بۆێنم دینیان نییە نا دینی هەیە چونکە یا دینی ئیسلامی هەیە یا دینی نەسرانیەت و یەهودیەتی هەیە یا بوزیەتی هەیە یا هندۆسیەتی هەیە یا دینێکی شەرقی غەربی مارکسیەت سۆشیالستیەت هەر کامێک لەوانە بڵێ مادەم قەنەعەتی پێ هەیە بەرنامەی ژیانەمەی ئەوە دینە ئەوەی بە تۆڵێ دین چییە من باوەڕم بە هیچ دینێک نییە درۆت لەگەڵاکە خۆی دینێکی بۆ خۆی تاشیوە بۆ خۆی دروست کردووە ئەوە لە تۆ بسێنێتەوە وەکو خۆی لێ بکە ئەگینا مرۆڤ بە بێ دین، بە بێ موبدەئ موعتەقەد، بە بێ مەبدەئ لەم دنیایا ناژی. جا دینی چاکی دەستکەوت، بەرنامەی حەقیقەتی دەستکەوت دۆزییەوە، ئەوە لە سەری دامەزراوە بێ نەیبوو خۆی بۆ خۆی دینێ بۆ خۆی دروست دەکا. لە ئیمامی بوخاری لە سەحیحا بۆمان ئەگێڕێتەوە لە زمانی یەکێک لە سەحابە ئەڵێ ئێمە لە زەمانی جاهیلیەتا بتمانە پەرست لە بەرد لە دار لە خورما لە لەوانە دروستمان نەکرد ئەگەر حیچمان دەست نەکەوتایە کۆمەڵێک خۆڵمان کۆ کردەوە شیرمانە دۆشی بەسەری ئەمانو ئەمە خوایە هذا ئیلاهنا دوعامان لێ داوا کرد بە تەمای خێر و شەڕی بووین مردێکی جوانمانە دۆزیەوە ئەمان و ئەمە خوایە لەو جوانترمانە دۆزیەوە هەڵمانەدا لەو ئەمە و ئەمان و ئەمە خوایە ئەمە تەبعی بەشەرە لە هیچ شوێنێکی ئەو دنیاە نایبین و نایدۆزنەوە مرۆڤێک بەبێ دین ئیدارە بکە دووهم شتە فیتریەکان پێویستیان بە مامۆسا و تعلیم و معلم نییە فێرتی بکەن خۆڕسکن لە ناخەوە خۆی دێ یانی ئەگەر کەسێک لە وڵاتێکە بانگەواز هێکا و ئەڵێ قودرەتێ هەیە ئەتوانێ من ڕزگار کا ئیمام جعفەری سادق ڕەحمەتی خوای لێبێ پرسیاری لێکرد بێدینێ وتی خوا چییە تۆ خوا پەرستی بێدینەکە وتی وتی بۆ تۆ باورد بەخوانیە وتی نە وتی قەت سواری کەشتی بووی بەلەم لە بەحرا وتی بەڵێ وتی ڕێکەوتووە ڕەشەبا و عاسیفە هەڵکا وتی بەڵێ وتی دەستی لە هەموو لایەک بڕابێ مەلەوان چوب دەبا وشکایی وتی ئەرەوەڵا وتی ئا لەو کاتا بەبیر و هۆشتا هاتووە قدرەتێ هەیە هێزێ هەیە دەسەڵاتێ هەیە ئەتوانێت تۆ ڕزگار کاوتی بڵێ وتی دە ئەو خوایە ئەو ئەڵایە لە لە قوڕەیش لەوەی سێ سەد و شەست بتیان بوو پرسیاری لێ بکردایە وە لە ئین سەئەلتەهم من خەلەق السماوات والارض ئەیان و ئەڵڵا کێ ئاسمان و زەوی دروست کردویان و ئەڵڵا بێدینەکانی ئەمڕۆ زۆر زۆر دواکەوتوترن لە قوڕەیشیەکان کە گەیشتە سەغڵەتی هەموو شتێک لە دەوری پوچەڵ دەبێتەوە هاوار دەکا ولئن وإذا ركبوا في الفلك ئەگەر لە کەشتیەکە سوار بوون داو الله مخلیصینە لە هودین لە ناخی دڵیانەوە هاوارەکەن یا الله یا الله فریامان کەوە فلما نجاهم الى البر بەڵام کە گەیشتنە وشکایی هەیە ئەمێنێتەوە لەسەر و عقیدەیە هەیە پەشیمان ئەبێتەوە چوارم سێهەم شتە فیتریەکان کاریگەری سیاسی و جوگرافی و ئابووری کاریگەریان لەسەر نییە یعنی ئەوە نییە بڵێ لە شوێنێکا سیاست زاڵ بێ ئیتر فیترت نامێنێ لە شوێنێکا ئابووری کز بێ یا بەهێز بێ ئیتر فیترە نامێنێ ئەو شەوە، ئەو ئەستێرانە، ئەوە دەلیل نین لەسەر بوونی خوایەک، لەسەر بوونی دەسەڵات و قودرەتێک؟ پیرەژنە کوردەکەیش وتی، پیرەژنە کوردەکەیش وتی، پیرەژنە کوردەکە کێیە؟ ئەڵێن لە لە زەمانی زووە کۆمەڵێ زانا و شاعیر و ئەدیب لە حوجرەیەکا مناقەشەیانە لەسەر دەور و تەسەلسل و سودفە و ڕێکەوت و ئەمانە پیرێژنێکیش لە پاڵیانا لە پاڵ حوجرەکە تەشیە رێسێ گوێی لێ بێ ئەڕواتە ژوور و ئەڵێ ئەرێوە کوڕە و ژاوە ژاوەتان لە چییە ئەڵێ بۆ داپیرە ئەڵێ واسی بوونی خواوەمانەیەکن وتیان ئەرێ وەڵا ئەڵێ لێ پرسن ئەی تۆ باوەرت بەخوا هەیە تی ئەرێ وەڵاوتی چۆن وتیم تەشەی دەسمە بینن تی بەڵێ وتی تا من نەی سوڕێنمە لە خۆی سوڕێتەوە تی نەوەڵا وتیم خۆر و ئەرز و ئاسمانە چۆن ئەسوڕێتەوە ئەگەر قودرەتێ نەبێ جاڵم پیرەمێردە ئەڵێ خوایە بە عەقڵ ڕێم پێ نەبردی پیرەژنانە بڕوام پێ کردی بەس تۆزێ بیرکردنەوەی ئەوێ چوارەم دیعایە و پڕوپاگاندەی دژە دینیەکان لەوانەیە تۆزێ دین لاوازکا بەڵام مستەحیلە دین لە بنهێنان و ڕیشەکەرکردنی و مرۆڤ دابڕاندن لە دین زانایانی جیهانی زۆر لەسەر بابەتی دینداری قسەیان کردووە یۆنچ یەکێکە لەو زانایانە ئەڵێ پیاوان و ژنان لە حاڵی حازرا پابەندترن دیندارترن بە ئەندازەی ئەوانەی پێشوومان خەڵکێ هەیە ئەڵێ ئەگەر علم زانین پێشکەوێت دین نامێنێ دین خەرافیاتە دین ترسنا لە ترسایە لە جومعەی داهاتوو ئەگەر ماین و نەمردین ئەوەش بۆچی مرۆڤ ئەو دافعانە چین واکەن لە مرۆڤ دیندار بێ ئەو خاڵانەشتان بۆ باسەکەم بەڵام ئەمە ڵێوا نییە وێڵ دۆرانت ئەڵێ ئیمان شتێکی خۆڕسک و تەبیعیە لە هەست و نەستی ئێمەدا نووسەری فەرەنسی ئارنست رینان ئەڵێ ئەکرێت هەرچی خۆشیت ئەوێت و حەزی لێ ئەکەی بڕوات و نەمێنێ، بەڵام موستەحیلە کە دین نەمێنێ لە ناو بچێ لە ناو مرۆڤایەتیا. ئاینشتاین، باسکاڵ، غارۆدی، ئەدیسۆن، زۆربەی زانا و دانشمەندەکانی جیهان بڕوایان بە بوونی خوا و بە دینێک بووە لەسەری بوون. بڕوایان بە بوونی خوا هەبووە هەموو و بڕوایان بە دینێکیش بووە لەسەری بوون دین لە مێژوودا زۆر بووە و زۆرە هەیە ئاسمانیە وەکو دینی یەهودیەت وەکو دینی نەسرانیەت وەکو دینی ئیسلام هەیە دەستکردە وەکو بوزیەت و هندۆسێت و ئەوانە ئەی ئەهلی مەدینە، ئەی ئەهلی مەککە، ئەی جزیرەی عەرەبی و حیجاز، ئیمڕۆ بێباوەڕان نائومێد بوون لە دینەکەی ئێوە، نائومێد بوون یەعنی ئومێدیان نەما بیکوژێنەوە و لە ناوی بەرن، یەئیسە، یەئیسو من دینیکم، دەستیان شۆری لەوەی کەوا ئیتر بتاندەن بە عەرزا. الیوم یئس الذین کفروا من دینکم فلا تخشوهم لەوان مەترسن خوا فەرمێ وەخشەونی لە ئەڵڵا بترسن الیوم ئەمڕۆ ئەکمەلت لەکم دینەکم دینەکەم بۆ تەواو کردن و ئەتمەمت عەلەیکم نیعمەتی نیعمەتی خۆم تەواو کرد وەڕەضیت لەکم الئیسلامە دینە ڕازی بووم ئیسلام دینتان بێ ئەمە کەیە ئەمە ساڵی دەی هیجرەتە یانی بیست و سێ ساڵ لە پێغەمبەرایەتی محمد المصطفی خەریکە تێپەڕێ هەشتا ڕۆژ دوای ئەم ئاەتە ئەژی پێغەمبەری خوایتر لە دنیا دەرەچێ ئەو ئاەت هاتۆتە خوارەوە ئەلیەومە ئەکمەلت و لەکم دینەکم سەیریکەن ئەکمەلت و یعنی چی یعنی دین بووە بەس تەواو نەبووە یەکێ دەڵێ بلا تەشبی ئەڵێ ئەرێ بیناکە و تەواو کرد موسا موسڵمان بووە، سولەیمان و داود موسڵمان بوون، ئادەم و ئیدریس موسڵمان بوون، نوح و ئیبراهیم موسڵمان بوون، عیسا و محمد موسڵمان بوون. بە ئایەتی قورئان، بە قسەی خۆیان هەموو موسڵمان بوون. دینی خوا یەک دینە، ئیسلامە. ان الدین عند اللە الاسلام ومن یبتغی ئەو هەوڵە نەزۆکانەی ئێستا هەن لە ڕۆژهەڵات بە تایبەتی لە میسر و عێراق و لە هەندێ شوێنی تر لە هەرێمی کوردستان بۆ لە قاڵبدانی دین و تەنگ هەڵچنین بە دین تازە نین بەڕێزان لە تورکستانی سین ئەوەی کەوا کردویانە کۆمەنیستەکانی سین با تورکستان بڕۆن ڕۆمانێکی نەجیب گەیلانی هەیە لە یالی تورکستان بیخوێنەوە سەر سپیەکە لە هیچ شوێنێکی ئەم دنیاەدا ئەوەی لە ڕوویداوە ڕووی نەداوە مرۆڤێک لەسەر دین چیان لێکردووە لەسەر عقیدە چیان لێکردووە ئیسا بەچکەکانی ئەوان دیموکراسی بە ئێمە فرۆشن مافی مرۆڤ بە ئێمە ئەفرۆشن. بەڵێ مافی مرۆڤ هەیە، دیموکراسی هەیە، بەڵام بە شەرتی چەقۆ. بەو شەرتەی کە خۆمان نەمانەوێ. بەو شەرتە نا کە ئەڵێن زۆرینە. زۆرینە ئەگەر ڕێی دا بۆ غەیری خۆمان قبوڵ نییە، ئەبێ لێی بدرێ. لە ڕووسیا لە ڕوسیا ئیتحادی سۆڤێتی شەست ملیۆن مسلمانی تیا بوو ڕوسیا وەختی خۆی ئیتحادی سۆڤێتی بیست و چوار هەزار مزگەوتی تیا بووە بیست و چوار هەزار مزگەوت زمانی زوڵێم بە هاتنی فکری مارکسیەت و لیلین و ستالین و ئەنجلس هەڵسان تەنیان بەم دینە هەڵچنی مەمنوعیان کرد ئەسڵەن ئەڵێن ئەڵێن ئەبێ ئێمە خوا دروست کەین خوا نییە واڵێنە فەیلەسوفانە لیلین مارکس ئەنجلس ئەو سێ فەیلەسوفە واڵێن ئەڵێن خوا نییە ئەبێ ئێمە دروستی کەین نعوذ بالله دینیان لە قاڵبدا و نەیان هێشت مەمنوعیان کرد مزگەوتەکانیان کرد بە گەور کردیان بە حەمام، کردیان بە مەخزەن، کردیان بە کۆگا، لەناویان بردن. بانگ نەما، قورئان نەما، دین نەما، مەمنوع بوو. مەگەر یەکێ لە ژێرزەمینێکا، لە ئەشکەوتێکا، لەناو باخەکەی خۆیا بە نهێنی مناڵەکانی فێری ناوی خواوە نەکردبێ. ئەمە تاکەی لە نۆ سەد و حەڤدە تا نۆ سەد و هەشتا و هەشت حەفتا هەشتا ساڵ ئەم فکرە هات هات هات تا ئیتحادی سۆڤێتی ڕووخا کە ڕووخیا ئینهیاری کرد ئەبوایە ئەو خەڵکە بێدینە ئیتر دەستی بکردایە بە قلیلیلیلی و چۆپێکەی بگرت تا ئێمەمانان ئاسایی بیتا ئۆخەی ترخوا نەما و دین نەما و ئەوانە بەڵام لەو ئیتحاد ئێستا دەیان کۆماری ئیسلامی دروست بووە خەڵکی مسلمان دروست بووە خەڵکی مسلمانی معتەدیل شڕشێتیان هەیە ئەڕوا بۆ ناو قاعدە و داعش و ئەوانە شڕشێت بەڵام زۆرینەی زۆری خەڵکەکەیان پێشکەوتون عالمن عاقڵن معتەدیلن خزمەتکاری گەل و وڵاتن خزمەتکاری میلەتەکەیانن با بێین نزیک بینەوە بۆ تورکیا ئەی لە تورکیا تورکیا کە مەهدی دەوڵەتی عوسمانی بوو عوسمانی چی کرد کەیفی خۆیەتی لها ما كسبت وعليها ما اكتسبت بەڵام کەمال ئەتاتورکی هات کۆرپەی دەسی ئینگلیز و ئەوروپا پەروەردەیان کرد، مستەفا کەمال ئەتاتورک پێیان گەیاند، لە نۆ سەد و بیست و چوار ئینقلابێکی کرد، خەلیفەی لەناو برد، بەیتولمالی لەناو برد، هات ئیسلامی لابرد، وتی نابێ دینی بە ناوی ئیسلام بێ، قورئانی مەمنوع کرد، بانگی مەمنوع کرد، هەتا کەی؟ هەتاوەکو دە دوانزە ساڵ لەمەو پێش و پانزە ساڵ لەمەو پێش کە وردە وردە وردە وردە لە لەسەر دەستی مەلا سەعیدەکەی کورد نەورسی ڕەحمەتی خوای لێبێ گەنجانێک پیاوانێک شەهامەتدارانێک لە تورکیا پێگەیشتن و پەروەردە بوون ئێستا بە هەزارانن دنیایان گرتووە ئینجا ئێستایش ئەوەتانێ حکوومەتێک بەڵێ بە ڕسمیت ئەلمانە بەڵام بە عقیدە تا سەری ئێسقان حەزی لە خوایە و حەزی لە دینداریە و ئەو پیاوەی کە ئیسا ڕئیسا هەر لە ڕێوەکە هات قەرارێکی و دەرکرد و ژنەکەی سەرپۆشی کرد بۆ یەکەم جار ڕئیس جمهوری پێشوو تورکیا هەشتا ساڵ دای لە خوا دای لە دین دای لە ئیسلام قەتڵ و عامی کوردەکانی کرد هی ئەرمەنەکانی کرد ئێستا تازەیەتەوە سەرخەت کاولی و یاخوا تازە ئەو بەردەنگاتۆ تازە لای ئێمە گەرەکمانە کاوێژی ئەوەی چین و ئەوەی ڕوس و ئەوەی تورکیا بکەین ئەی چەند ساڵ ڕایکێشین بکوژین دوایی ئینجا بگەینە قەناعەت وەڵا وڵات بە بێ دین ئیشی ناڕوا بەڕێوە لەبەرەوە هەڵەیەکە شاخدار هەڵەیەکە خراپ ئازیزانم ئایا ئەکرێ ئینسان وازی لێبێنی بەڵێ من شاء فلیؤمن دینی هەیە بیبێ نایبێ کەیفی خۆیەتی زۆر کاری لە دین و عقیدا نییە کەس ناتوانێ بە زۆر کەسێ مسلمان کا چۆن مامەسا ناتوانی خەنجەرێکی لێ دەربێنە و ئاڕبیجێکی لێ ڕاست کەرەوە بڵێ شایەتومان بێنە ئەڵێ ئەیهێنم ئەشهەدوو لا ئیلاهە ئیلا ئێ موسڵمان بوو نەوەڵا ئەی بوو بە منافق چونکە بەدەم لە بەردەمی توا لە تر ساوتی ئەشهەدوو لا ئیلاهە ئیلا الله شەدرم حەوز بەڵام بە دڵ باوەڕی نییە تۆ منافقێک دروست کرد مسلمانە بێ بە ڕەغبەت بڵێ ئەبێ بیلال ئاسا ئەبێ ئومەی کوڕی خەڵەف گابەر دێ بخاتە سەر پشتی لە ژێر بەردەکەەوە بڵێ ئەحەدون ئەحەد ولايزالون مختلفين بەردەوام اختلافیان هەیە ئیماندار بێ ئیمان ولذلك خلقهم خوا گەورە خۆی وا دروستی کردوون کەواتە زۆرکردن نییە لەوەی ئەبێ یەزیدیەکان مسلمان بن ئەبێ کاکەیەکان ئەبێ بوزیەکان ئەبێ هندۆسیەکان ئەبێ مەسیحیەکان ئەوە دینی ئێمە نییە ئەوە ئیسلامی ئێمە نییە، ئەوە قورئانی ئێمە نییە، ئەوە سیرە و سوننەتی پێغەمبەری ئێمە نییە، ئەوە کورسی تەڵەبی و هەوا ئارەزوویەکە کەوتووەتە کەللەی کۆمەڵێ خەڵک، ئیمڕۆ لەبەر ئەوان ئەدرێ لە خوا، ئەدرێ لە قورئان، ئەدرێ لە پێغەمبەر، ئەدرێ لە حورمەت، ئەدرێ لە ئەخلاق، ئەدرێ لە قەوانین و یاساکانی کۆمەڵایەتی و نیکاح و تەڵاق، بەڵام مێژوو زۆری بینیوە بەخۆیەوە، ئەمە ئاخیر جار نییە و کۆتا جاریش نییە. ئەخیری وتەکانم لە ساڵی حەفتا و چوار بیست و شەشی بیست و چواری چواری حەفتا و چوار ڕۆژی چوارشەممە تەیارەکانی بەعس تاو کاتەش شۆڕش لەگەڵ ڕژێمی بەغا لە مفاوەزات بووینی یانزەی ئازاری هەفتا یەشتا تەواو هەڵنەوەشێنرابوویە بەڵام حکومەتی بەغا کە خۆی گرت دوایی ئیتر ئەو پەیمانەی شکاند ئیتیفاقەی جەزائیر بەست بۆ هەڵوەشاندنەوەی بەیانی یانزەی ئازار وە حکومەتەکانی عێراق هەر وابن و هەر وایشە بن لە بێ دەسەڵاتیا پیاوی باشن دەسەڵاتیان پەیا کرد عەهد و پەیمان ناخوێنەوە لەگەڵ ئەم میلەتانە بەتایبەتی میلەتی کورد پەیمانەکەیان شکاند. وەفدێکی نارد بۆ لای مەلا مستەفا کۆمەڵێ عالمیان هێنا مەلا مێزەریان کردنە سەر ناردیان بۆ لای مەلا مستەفای بەرزانی قورآانەکان دابوونێ هەدەیان کردبوو بیبن بۆی سەدام و ئەوان لە ناو قورآان بوو کۆڵی تیە لای سایق و دیبلۆماسیەکان بوو وێنەگرەکان ئەم پیاوانە ئەم ئەمەی کە پێڵێن مەلا ئەوانەی شتیان لەبەر کردبوون مێزەرو شت ئاگایان لەمە نیە ئەمە چی تیایە پێچراوە تۆ بە ڕەنگێکی جوان قەدەری ئیلاهی خواوی ئیرادەی وابوو مەلا مستەفا پێوە نەبێ و بەڵام کۆمەڵی خەڵکی تر لەوێ شەهید بن و بکوژرێن ئەوە معامەرەیەک بوو معامەرەی تریش زۆر بوو بەڵام لەبەرەوەی کەوا ڕژێم زەختی زۆری کرد لە کورد و سلێمانی ژیانی تیا نەما، جامیعەی سلێمانیان گواستەوە بۆ قەڵادزێ، زانکۆی سلێمانی. گەنجێکی زۆر پیاو، ژن ڕوویان کردە قەڵادزێ. هەڵەبجەیش هەمان شت، بەس جامیعەی لێ نەبوو. لە خانەقینەوە، لە کەلارەوە، لە کەرکووکەوە، لە هەموو شوێنەکان، لە سلێمانییەوە، هەڵەبجە جمەیە هات، بێوەی حکومەتی تیا بێ، لە خەڵکی سیاسی و شۆڕشگێڕ و ئاوارە و پەنا. لەو کاتەی کە قەڵادزێ لە گەرمەی خوێندنایە، تەیارەکانی بەعس سیخۆکانی ڕووسیا و میکەکان ناردنی بە ناپاڵمەوە قەسفی شاری قەڵادزێیان کرد، زیاتر لە سەد و شەست و سێ کەس شەهید بوو، سێ سەد کەسیش بریندار بوو، شارەکە خاپوور بوو. قومبەلەی ناپاڵم چاڵی هەڵەکەن بەقەو ئەو گومەزییە، بەقەدەر ئەو گومەزییە چاڵی هەڵەکەن لەناو بازاڕا کە ئیکوتا بە عەرزا. ئەوە یەکێکی ترە لە خیانەتەکان لە دوو ڕۆژ دوای ئەوە پێنجشەمە مۆڵەتیە بۆی خەڵک ئەمین بێتەوە لە ڕۆژی جمعە 26 چوار لە دوای نێژی نیوەڕۆ تیارەکان هاتن بۆ قەسفی هەڵەبجەی شەهید ئەوانیش بە ناپاڵم هەڵەبجەیان داگرتەوە کە زیاتر لە سەد شەهید و چەنەها بریندار لەم شارەیشا کەوتنەوە بە دەستی ئەو ستەمکارانە و دوایی ئاوارە بووین بۆ سنوورەکان، بۆ ئۆردووگاکان لە حەفتا و چوارەوە هەتاوەکوو ئیتیفاقەی جەزائیر کرا، دوایی کە رێکەوتین هەندێکی بە عەفواتێکی درۆینە گەڕاینەوە، هەندێکیشی مایەوە لەوێ تا ئەم دوایانە و هەندێکی نەفی کرا بۆ خوارووی عێراق و بۆ رۆژئاوای عێراق. ئەمە مێژووی ئەم میللەتە داماوەیە، ئەمە مێژووی ئەم گەلە ستەملێکراوەیە، خەمخۆرەکانی ئەبێ ژیر بن، ئەبێ ئەم تاریخانەیان لەبیر نەچێ، فاعتبروا یا اولی الابصار. کەلیمەی ئەخیرم بریتییە لە گواستنەوەی خوێندنگا و حوجرە و پەیمانگاکان بۆ سەر وەزارەتی پەروەردە و خوێندنی باڵا. من تاقەتم نییە زۆر لەسەر ئەم مەوزوعە قسە بکەم، حەزەکەم ئەوەتان پێ بڵێم ئەمە یەکەم جار نییە، ئەمە یەکەم جار نییە حکوومەتی هەرێم پەنجا و شەش ساڵ بەگی داناوە بۆ دوا، پەنجا و شەش ساڵ گەڕاوەتەوە بۆ دوا. پەنجا و شەش لە دوو هەزار و پازدە دەرکە ئەکاتە هەزار و نۆ سەد و پەنجا و نۆ لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و نۆ عەبدولکەریم قاسم بڕیارێکی دەرکرد ئەوانەی مەلان مدرسن خەتیبن ئیجازەی مەلایەتیان هەیە بابێن دەورەیەکیان بۆ کەینەوە چەند ڕۆژی ئیمتیحانێکیانەکەین شەهادەیانە دەینیان کەین بە معلم هەرچی مەلای گەورە بوو هەرچی پیاوی خوێنەوار و ژیر بوو لەم کوردستانە هەمووی ڕۆشت بوون بە مەلا معلم مێزەریان لابر جبەیان لابر کەوا سەڵتەیان لابر بوون بە معلم لە مەدرسەکانە دارادوو داری دووریدی ئەوانەیان ئەوتەوە دارادوو داریدی پیرۆزەی خەمە سەر چاو منش پێگەیشتی ئەوەم بەڵام مزگەوت و حجرە چۆڵ بوون تا دوای دە دوانزە ساڵ اینجا خەڵگۆشی کردەوە ئێمە چیمان کرد بە ناوی ئەوەی موچەتان ئەدەینێ تەعینتانەکەین ڕۆشنبیری و هۆشیاریتان زیاکە خەڵکەکە هات بە دڵێکی سافەوە ئەمەش هەمان تاس و هەمان حەمامە حجرەکانی کوردستان وێران دەکرێن چۆڵەکرێن فێڵەکرێ لەم خەڵکە بێز بەسە زمانە لەم خەڵکە داماوە تۆزێک دین و خواناسی تایە ئەیانەوێ ئەوەشی تیانەیەڵن ئەگینا من بە ئێواڵێم ئەگەر کەسێ جبە و مێزەرەکە و داماڵی کردی بە ئەفەندی دوایی زۆر مەحاڵە بتوانێ جبە و مێزەر لەبەر بکا و وتار بدا و نکاح و تەلاق و تەراویح و ئەوانە بکا زۆر قورسە زۆر مەحاڵە بۆیە ئەوانەی کەوا لە حجرەکانەوە چون بۆ دیراساتی ئیسلامی کولای شەریعان تەواو کرد لە سەدا دەیان نەبوون بە ئیمام و خەتیب بوون بە مۆزەف بوون بە مدەڕیس بەس تاقەتی مەلایەتیان نییە بەڕێزێک لێم بپرسێ بڵێ ئەی مامۆستا خۆ تۆ مدەڕیز بووی ئەی بۆ نییە مەلایسا تاقەت و هەیە من هەر بە مناڵی هەر بە چوار چواری ابتدایی لە بامۆک لە باوەشی مەلا گەورە بووم لە حجرا گەورە بووم هەتا ئەو ڕۆژەی کەوا دەرکرام لە معلمی و مدەڕیسی دوایەوەش کۆڵم نەدا ڕۆشتم ئینجا فەقێتیم خوێن حوجرەم خوێند، شەرعم خوێند، قورئان و سیرە و سوننەتم خوێند، ئینجا بووم بە مەلا، بە ڕەغبەتی خۆم عەریزەم دا، داوام کرد، تکام کرد، حەزم لە مەلایەتییە، ئەم حەزە جیاوازە لەوەی کەسێ بە زۆر بینێری بۆ ماز و سەیری دار ناکا. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ، عاقیبەتمان خێر بکا، ئیسڵاحی حاڵمان بکا، سەرکەوتوو و سەرفەرازمان بکەی خوایە گیان، خوایە لە بەڵا و لە ئافات، لە شەڕ، لە شەقەزا، لە بەڵا، لە پەتا، لە پیاوی بێ عەقڵ، لە کاربەدەستی ناحاڵی، خوایە ڕزگارمان کەی، خوایە بمان پارێزی، خوایە نەخۆشەکانمان شیفا بدەی، خوایە قەرزی قەرزارەکان بار بکەی، خوایە ماڵێکی بەڕێز زەرەرێکی گەورەیان لێ کەوتووە، پارە و ئاڵتوونیان براوە، خوایە بە ڕەحمی خۆت یارمەتیان بەی و بیانگێڕیتەوە، ئەوانەی گیراو و ئەسیریان هەیە ڕزگاریان کەی، لە مردووەکانمان خۆشبی، خوایە ئەم وڵات و ئەم مەملەکەتە،